کە گەر هەڵە حاڵی بوونێکمان هەبووبێ ڕاستی بکەینەوە و ئەگەر تێگەیشتبین باشتر لە جاران تێی بگەین. ئەو بابەتەی ئەمشەو من لەگەڵ جەنابتاندا باسی دەکەم بریتییە لەوەی هەڵوێستمان ئێمە وەکوو ئیماندار بەرامبەر بە خەڵکێک کە لە ئایینی ئیسلامدا لای داوە سەرپێچی فەرمانەکانی پەروەردگاری کردووە هێڵە سوورەکانی بەزاندووە ئێمە خوا پەناماندا بە لوتفی خۆی هەڵوێستمان لەگەڵیان چۆن بێ ئا لێرەدا پێویستە ئێمە دوو کەس لێک جیاکەینەوە کە ئێمە وەکو کۆمەڵگەی کوردی بەداخەوە هەتا ئێستاش دەڵێم من تا ئەم بابەتەشم تقریبا دیراسە دەکەم ڕەنگە خۆشم وەک ئێوە لێ حاڵی بووبم تاوانبار و گوناهبار لێک ناکەینەوە عنی جەنابەت بیری لێ بکەوە تاوان دەڵێن فڵان کەس گوناهبارە فڵان کەس تاوانبارە بەڵام ئەم دوو وشەیە دوو شتی لێک جیاوازن ئێمە نابێ وەکو یەک تەماشایان بکەین لە ئایینی ئیسلامدا دوو حوکمی جیاوازیان بەرامبەر هەیە، دید، دوو دید و تێڕوانینی جیاواز بەرامبەر خەڵکی تاوانبار لەگەڵ خەڵکی گوناهباردا هەیە. بزانین پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم چۆن ڕەفتاری کردووە؟ کەسێک تاوانێک دەکا، کەسێک سەرپێچیی خوای پەروەردگار دەکا، هێڵە سوورێک دەبەزێنێ، بەڵام هیچ زەرەرێک لە کۆمەڵگا نادا، تەنها بۆ خۆی بەزاندوویەتی و کەسیشی فێری ئەم گوناهە نەکردووە. بۆ نمونە عەرەق دەخوا لە زەمەنی پێغەمبەر صلی الله علیه و سلم لە شاری مەدینە عەرەق خۆر هەبووە چونکە شاری میثالی نەبووە یعنی لە ناو شاری مەدینە بۆ معلوماتان عەرەق خۆریشی تیا بووە شارێک نەبووە بڵێ ئەمە هەر کەسێکی تیا نەبوو بێ فەرمانی خوای نەکردێت چونکە ئەمە بەس لە بەهەشتا هەیە ئەمە دنیایە کۆمەڵگەی مەدینەش کۆمەڵگای بوو جوولەکەی تیا بوو گاوری تێدا بوو بتپەرستی تیا بوو بەڵام ئەمانە واز لێ بێنە لەناو خودی موسڵمانەکەدا عەرەخۆری تێدا بووە یەکێک لەوانەی هاتوچۆی مزگەوتی دەکرد و پێغەمبەری خوا خۆسەم زۆر خۆش دەویست شەوێک دێتە دەرەوە لە ماڵ بەرەو بازار بەرەو شوێنێک بڕوا ئەوانەی پاسەوانی ناوشارن تووشی دەبن سێ یەکەم بۆنی عەرەق لەدمی دێتە دەرەوە کابرا ڕەتەڵ دەبا و سەرخۆشە و کە لێی نزیک دەبنەوە سێدەکان عەرەقی خواردۆتەوە ئەیهێنن بۆ خزمەت پێغەمبەری خوا صلی الله علیه و سلم پێغەمبەری خوا ئەفەرمێ داری لێ ئەدرێ واتە داری حەدێک کە بۆ عەرەخۆر داندراوە لە زەمەنی پێغەمبەر صلی الله علیه و سلم چل دار بووە بێنن دارکارێکی بکەن حەیفە ئەم زەلامە سەرگەردان بێ با بە ئاگا بێتەوە وڵا هێنان لە هەیوانی مزگەوت لە حەوشەی مزگەوت تا چل داریان لە پشتدا ڕۆیشتەوە و تەوبەی کرد و کەچی پاش ماوەیەشکە وڵادی سانگیرایەوە بە سەرخۆشی دیسان بۆنی عەرەب لە دەمیاتەوە دیسان هێنایانەوە دارکاری تکایان کردەوە دیسان جارێش کە بە هەمان شێوە کابرا دیسان عەرەقی خوارد بۆ هێنایانەوە دەفەرمێت پێغەمبەری خوا صلی الله علیه وسلم کە ئەو دیمەنەی بینی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم یعنی فەرمووی ئەم جارش تەمێ بکرێ ئەم جارش بە ئاگا بێندرێتەوە چونکە ئەو دارانی لە حەددا بەکاردەهێندرێن لە ئاینی ئیسلامدا تەنها بۆ بەئاگاهێنانەوەن چونکە دارێک نیە ئەوا کابرا بە ئارەزووی خۆی قەمچی لێ ڕاکێشێ ئێستا ئێمە ڕەنگ کە داری کاریان کردووە و ئازانی کابرا شۆکەدارێکی پێ ئاوەندە ئەستور و بە ئارەزووی خۆی قۆڵی بۆ ڕادەوەشێن نەخێ بەو شێوەیە نییە دارێکە بەقەدەر پەنجەیەکە ئەبێ ئانیشکی ئەو کەسێک کە لێدا لەسەر شوێنێک سابت بێ لەسەر کورسیەک وەی ئاوا دەست ڕاوەشێنی تۆ قووەت زیاتر لەوەی کە ئاوا بکەی ها سەیری ئاوای ئەو قووەتەی نییە ئەمە بۆ بەئاگاهێنانەوەیە فڵان کەس حەیفە پیاوێکی بەڕێزی وەک تۆ سەرگەردان بێ داماو بێ حەیفە بە ئاگا نەیتەوە ئا لەم حاڵەتانەدا پێغەمبەری خوا صلی الله علیه وسلم کە جاری سێیەم و چوارەم ئەم پیاوی بە ئاگاهێنایەوە کابرا ڕۆیشتەوە بەرەو ماڵ و یەکێ لە سەحابەکان وتی دەک لەعنەتی خوات لێبێ یاخوا نەفرەتی خوات لێبێ مە هەرق حەیا نەیگرتی ئەمە چەند جاریان تەمبێ کردی عەرەق دەخۆیەوە لە ماڵی خۆتا بە سندانیەکەی بۆ با سەرخۆشی هاتوویتە دەرەوە بۆ بۆنی دەمت بەسەر خەڵکی موسڵمانا بڵاو دەکەیەوە هەی نەعلەتی خوات لێبێ کابرا لەوێ نەما بۆ ڕۆیشتی بووش پێغەمبەر صلی الله فەرمووی لا تلعنو پێغەمبەر پێی ناخۆش بوو فەرمووی نەعلەتی لێ مەکە نەفرەتی لێ مەکە قسەی خراپی پێ مەڵێ واللهی من دەبینم ئەو پیاوە دڵی پڕە لە خۆشەویستی خوا و پێغەمبەری خوا صلی الله علیه وسلم سەیرکە دڵی پڕە لە خۆشەویستی خوا و پێغەمبەری خوا بەڵام ڕەفتارێکە ساڵانێکە لەگەڵی ڕاهاتووی تستەیەکی بۆی تەرک ناکرێ بە ناڕەحەتی و ئێمەش بە ئاگامان هێناوەتەوە حەدی شەرعەکەمان بەجێ کردووە بەڵام تۆ بۆ نەفرەتی لێ دەکەی بۆ لەعنەتی لێ دەکەی بۆ دەڵی خوا غەزەبت لێ بێ ئەوانە بەکار مەهێنە منە بینم ئەم پیاوە دڵی پڕە لە خۆشەویستی خوا و پێغەمبەری خوا من کەسە وە یاساکانی شەریعەتی ئیسلامی لێمان هەڵناگەڕێتەوە بەدڵێکی فراوانەوە حکومە شەرعەکە وەردەگرێت ئیتر بۆ نەعلەتی لێ بکەین ئەها سەیر ئەمە گوناهبارە ئەمە گوناهبارە فەرقی هەیە لەگەڵ کابرایەکە کە نادی دادەنێ و عەرەقخانە دادەنێ و بە سەدان خەڵک توش دەکا دەک ئەم دوانە فەرقیان هەیە ئەمەیان گوناهبارە چونکە بەس بۆ خۆی کارەکەی کردووە حەقی کەسی کەی نەبووە لە ماڵیشەوە خواردێتی بۆنی دەمی بەسەر خەڵکا ڕۆیشتووە ئەم بوانە دەمەش نابێ بێ بۆی خەڵک لە لای ئاسایی نەبێ بڵێن خەڵکی عەرەخۆر زۆرە با بشار بێتەوە ئەم تاوانە بەڵام کابرا کە ناوی دادەنێت تاوانبارە دوو حکمی جیاوازیان هەیە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم مسلمانانی وا فێرکردبوو کاتێک کەوا ئینسان لایەنی مەلایکەتیشی تێدا و لایەنی شەیطانیشی تێدایە تۆ هەوڵ بدە لایەنە شەیاطینیەکەی هەڵکەنە درەختە شەیاطینیەکەی هەڵکەنە بەڵام لە هەمان کاتە درەختە ئیمانداریەکەشی ئاودە هەوڵبدە درەختە ئیمانداریەکەیشی لەبیر نەچێت، درەختەکەی لانی چاکەشی ئاودا، بۆیە پیاوچاکێکی وەکو بایەزیدی بەسطامی ڕەحمەتی خوای لێ بێت دەفەرمێ خەڵکانێکی بینی کۆمەڵە گەنجانێک بوون لە شوێنێک بوون لە کەنار ئاوێکدا دەستیان کردبوو بە گۆرانی کوتن و تەپڵ لێدان و عەرەق خوارەوە سێ چوارێک بوو بە خۆیان بەیەکەوە دانیشتن ئەوانەی کە لە خزمەتیان بوون فەرموویان ئەی شێخ بایەزیدی بەسطامی دوعایان لێ بکە دەی خوا لە ناویان بەرێ و لە خۆڵ ئەم خەڵکەیان بکاتەوە پێغەم دەفەرمێ بایەزیدی بەستامی فەرمووی یا ڕەبی خوایە چۆن لە دنیادا دڵخۆشت کردوون خوایە لە قیامەت شا ئەوا دڵخۆشیان کەی وتیانەوە چ بۆ دوعایە فەرمووی یا ڕەبی خوایە هیدایەتیان دەی ئیمان بێنن چۆن لەم دنیا ئێستا کەیف خۆشن لە بەهەشتی شا ئەوا کەیف خۆش بن وتیان قوربانی من نەمانگداوە وتمان بڵێ خوا بە ناخی زەویا ما بداتە خوارە بچنەوە ئەوە دەرنێنەوە فەرمووی باشە ئەگەر ئەمانە بچنە جەهەنەمەوە ئێمە چ قازانجێک دەکەین دەی باشە ئێمە ئەگەر ئەوانە هەموو بچنە جەهەنەم ئێمە وەکو موسڵمان چ قازانجێک دەکەین ئایا گە خوا ئەمانە هەموو بەرێتە بەهەشتەوە ئایا هیچ لە ئێمە کەم دەبێتەوە بستێ لە زەوی ئێمە بەهەشتی خوا ئەوەندە کەم نییە ئەگەر ئەمان بچن جێ من و تۆ تەسک بێتەوە دەی خوایە ئەمانەش بچنە بەهەشتەوە دەفەرمێ سبحان اللە واللە یەک سەعاتی نەبینی بوو ئەمانە هەر لە بینی خۆیانە هەرچی شوشە و موشە بەبێ کەس پێیان وڵێ فڕیان دا ئەوەکە و هاتنە وانێ و ڕۆیشتن بەرەو مزگەوت چون غسل لە غسڵخانەی مزگەوت خۆیان شت و دەستیان کرد بە نوێژ و عیبادەت ئەوەندە بەدڵ دوعاکەی بۆ کردن یەکسەر خوای گەورە هیدایەتی ئەوانی دا پێی فەرمووی باشە ئەمانە گەر بچنە بەهەشت چ لە ئێمە کەم دەبێتەوە خۆ شوێنی ئێمە داگیر ناکەن خۆ خوا قەسرەکەی من نادا بەو دەی خۆزگە ئەویش لەگەڵ منا بێتە بەهەشتەوە خۆ ئەگەر بشتێتە جەهەنەم من چ قازانجێک دەکەم وەکو موسڵمان ئەمە تێڕوانینی ئێمەی موسڵمانە بۆ خەڵکێک کە گوناهێک ئەنجام دەدا بەڵام تاوانێکی ئەنجام نەداوە بشری کوڕی حاریس کابرایەک لە مزگەوت دەڕۆیشتەوە دەفەرمێ کابرایەک هات گەنجێکی تازە پێگەشتوو بەرەو ڕووی هات یەکسەر پەلاماری دەستی بشری دا و سێ چوار جار دەستی ماچ کرد وتی تخوا قوربان دوعای خێرم بۆ بکە یەک بۆن عەرەق و بۆن شەراب لە دەمیدا هەر نەبێتەوە ئەو پیاوەی لە خزمەتی یا وتی قوربان کوڕە خۆ مە سەرخۆشە دەفەرمێ بشری کوڕی حاریس فەرمووی یا ڕەبی خوا هیدایەتی ئەم گەنجە بدەی خوا ڕەحمی پێ بکەی خوا دایک و باوکی خۆشی بۆ هیدایەتی بدەی لەم ڕەفتار ئەم ڕەفتارە خراپەم عەرەقخۆری لەبەر چاو بخەی دەفەرمێ دوای دەستی کرد بە گریان وتیان بۆ دەگری فەرمووی دەترسم یەقینم هەیە خوا لەو گەنجە خۆش دەبێت چونکە ئەو لەبەر خاتری خوا منی خۆش ویست ئەو دەستانی منی لەبەر خاتری خوا ماچ کرد چونکە من بە کابرایەکی دیندار دەزانێ دوور نیە خوا بەهۆی ئەوەوە لەو خۆش بێ چونکە منی لەبەر خوا خۆش ویست دوور نیە منیش خوا عقوبەم دا لەسەر ئەوەی بێ ئاگا بووم بۆ ئەم گەنجەم هێش فێری عەرەفانەوە بێ بۆ لێ کەم تەرخەم بووم بۆ لێ بێ ئاگام و ئامۆژگاریم نەکردو بێنم بۆ مزگەوت سەی تێڕوانینی پیاو چاکان ئەوانەی کە لەم دینە حاڵی بوون چ دینێکی میهرەبانیە چ دینێکە بەرامبەر بە گوناهباران نەفرەت و نەعلەتی نییە بەڵکو بەزەیی هاتنەوەی هەیە و بەزەییمان بە خۆشمان دابێتەوە زۆر بێ و خەڵکی ڕووی لە مزگەوت نیە خەتای ئێمەشی تێدایە ڕەنبێ ئێمە مامۆستایەکی باش نەبووبین ڕەنبێ ئێمە نەمانتوانی بە دینەکەی وەکو خۆی لێ حاڵی بکەین و ئەو نور و ڕۆشنایە لەناو ماڵەکاندا گڵۆپەکەی پلاکەکەی هەڵبکرێت ئێمە نەمانتوانی و سیمەکەی ئیمانەکە بگەیەنین سەیری بەڕێزان جیاوازی تاوانبار لەگەڵ گوناهبار لەمانەدا ببینن ئەمە دەرسێکی عملیە حەز دەکەم هەمومان زۆر باش لێ حاڵی بین پێغەمبەری خوا سەڵسەم کابرا گوناهی کرد بۆ عەرەقی خوار بوو فەمووی لا تەلعنوه لەعنەتی لێ مەکەن کەسێک کە دێ زینا دەکا ئافرەتە لە مەدینەدا ئیماندارە هەموو جمعە لە دوای پێغەمبەر صلی الله جمعەی کردووە سبحان الله مێردیش نییە بۆ مێردەکەی وەفاتی کردویان شەهید بۆ زینای کردووە تووشی زینا بووە بەڵام دەستەوە بەجێ بە ئاگا هاتۆتەوە نەیکردو بەلەش فرۆشی نەیکردوە بە ڕە بێ ڕەوشتی دەست خۆ بەجێ کارەکەی لە دەست ترازاوە نەفس و شەیتان کارەکەی کردو هاتووە ئەی پێغەمبەری خوا تووشی زینا بوو جا بەڕێزان لێرەدا یەک سەیر کەن لە صحیحی بخاری و ئەوانەدا فەرموودەکان بخوێننەوە ئەم ئافرەتە دیا ئەی پێغەمبەری خوا من زینام کرد پێغەمبەر ڕووی لێوە دەچەرخێنێ دیسان دەفەرمی پێغەمبەری خوا زینام کردووە هاتووم من مێردار بووم مێردم مردووە و شەهید کراوە ڕەجمم کە بمکوژە بۆی لە قیامەتا نەسووتێم پێغەمبەر صلی دیسان تەنیشتی لێ وەردەگێڕە بۆی ئافرەتەکە بڕوا باسەکە بڵاو نەبێتەوە دیسان دێتەوە بەدەم ئی پێغەمبەری خوا صلی الله من داواکاریەکم هەیە جەناب دۆکو فەرمانڕەوای موسڵمانان ڕەزمم کە بمکوژە با بم تاوانەوە نەڕۆم بۆ قیامەتی خۆم من غەڵەتەکەم کردووە هەمە گوناهبارە بەڵام نەچووە بیانەیەکی لەشفرۆشیدا نەپەنا بەخوا کە ئەوە تاوانبارە دوو شتی جێک جیاوازن واش پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم دەفەرمێت دە واز بێنە دە واز بێنە دەفەرمێت ئەی پێغەمبەری خوا چی واز بێنم مناڵەکە لە سکما دەجوڵێتەوە هی زینا ئەکات فنا بخۆ واش پێغەمبەر صلی اللە علیه و سلم نافەرمێت حی نەفل نعلەتی خوا لێرە ئەی خوا لە ناوت بەرێ هەموو حەدیسەکان بخوێنەوە پێغەمبەر صلی اللە علیه و سلم نافەرمێت پیاوەکە چیە بۆ زینای لەگەڵ کردووی ئەهام ئەم ئیعترافی کردوێت لە پیاوەکە ناپرسن ئەوە ئێمە بووینە جاوە چ هەتی و چێ بۆ لەوە وای دەکردوانێ یەکسەر وامان دەوت بڕە تۆبزان جارە پیاوەکەش دۆست نەوە لە حەدیسەکە تیانێ فەرمی پێغەمبەر صلی اللە علیه و سلم پیاوەکە چێە نا با ئەم هەر یەک گوناهە ئاشکرا بوو با نەبێ بە دوو ئەوەی تریان خوای گەورە سیتری کردووە واش دەفەرمە بڕۆ با مناڵەکە لێ بێتەوە دەفەرمە بەڵکو مافرەتە نایەتەوە نەجاتی بێ بۆ خۆی تۆبەیە بکا لە بینی خوای واش دێتەوە خوای پێغەمبەری وا مناڵەکە لە باوەشمایە هێشتا پێ ساڵ سەلم حەر ئامادەێ با دوو ساڵی شیرین لێ بخوا دێتەوە دیسان وڵای پێغەمبەری خوا بۆ خۆی نان دەخوا عیبی نەماوە ئێستا بە خەڵکی بەخێو دەکرێت ئا سەیری پێغەمبەری خوا ساڵ سەلم سەیری گوناهبارە ئەمە لەگەڵ تاوانبارێکی یانەیەکی لە شلۆشی دادنە فەرقی زۆرە ئەم دوانەیە وەکو یەک سەیر نەکردوون بەڵام کاتێک کە ئیسلام باسی تاوانباران دەکات دەفەرمو ولا تركنوا الى الذين ظلموا فتمسكم النار بەحاڵ مەیلی دڵتان بەلای ئەو کاربەدەستانەوە نەبێت کە دژمنی دینی ئیسلامن ئەینا ئاگری جەهەنەم مسواگەر دەکەن بەحاڵ مەیلی قەلبت بۆی هەبێت بەحاڵ حەز بە سەرکەوتنی بکەیت ئەو کەسی کە دژمنی بڵێ ئەم قورانە بە عمل نانە عزب بالله بڵێ ئەو مزگەوتانە خۆزگە داخلێن لێی دەپرسێ، یا ئیمام من خەیاتم، من خەیاتم جل و بەرگ دەدورم بۆ ئەو کەسانەی کەوا سەربازی پاشان، بۆ خۆشت دەزانی پاشای وەخت زۆر زاڵم و ستەمکارە، ئەو عالەمەی بە زایەڵە هێناوە، بەس من جل بۆ سەربازەکانی ئەدورم، من پارەی خۆم وەردەگرم. ئایا من یارمەتی زاڵمم داوە و دەمخەنە جەهەنەمەوە؟ خوای پەروەردگار، تەمەسەکم النار، فەرمووی، کاکە تۆ یارمەتی زاڵمت نەداوە، تۆ هەر بۆ خۆت زاڵمی. ئەو کەسەی دەرزی و درومانەکەت پێ دەفرۆشێ و بەکرەکەت پێ دەفرۆشێ ئەو یارمەتی زاڵمی داوە ئەویش تەمەسوکم و نارا چونکە ئێوە بە هەمووتان بوونە زاڵمێک ئەو زاڵمە گەر تۆ سەربازی بۆ نەکەی ئەو جلوبەرگی بۆ نەدورێ و ئەو دەرزی و درومانی پێ نەفرۆشێ ئەوی پێ ناکرێ ئەها ئەمە تاوانە ئەبێت تاوانبار یارمەتی نەدەی لێی دوور بی بەڵام گوناهبارەکە بە زەید پێیا بێتەوە لە لە حکومە شەرعیەکاندا جیاوازی نێوان تاوانبار و گوناهبار دز کە ئەو دزەی دەستی ئەچێتە ماڵی ئەو خەڵکە کە دڵی ئەو عالەمە ناڕەحەت دەکا کە ماڵەکە کابرا دەچێت بۆ نوێژ دەچێت بۆ سەردان کە دادێتەوە چەند ناڕەحەتە ئەو دەرگایە دبشکێ هیچ لەوە ناڕەحەت نییە خوا بمان پارێزێ ئەمە نابێ بە زەید پیا بێتەوە ئەمە تاوانبارە چونکە دڵی خەڵکێکی ڕاستڵەکان چونکە ماڵیشی کاول کرد یەک کەس نابێ بە زەید پیا بێتەوە ئا لەو مەچەکەوە دەستی ئەقرتێنن دەستێک یەقەتێنن هەموو کەس بزانێ ئەو دەستە لەسەر دزی قرتاوە هەرچی دەستی برد بۆ دەرچیلۆنی دەرگاکە ئەه بڵێ قڕ بەستەرم بەو خوا دسم ئەمە ئاخر جارم بێ ئەم دەستم لێرەوە لێ بکەنەوە ها ئەوە ئیسلام چۆن دزی لەناو دەبا ئینا کابرا دەیگرن ساڵێک لە سجنی کە تەلەفیزۆن و سەتەلایتی بۆ دانراوە لەوێ ئەوەندەی کە فێری فەنی دزی دەبێت سێ چوار دزی شادز خۆی دزە شادزێکیش دەبینێ ئەم جارەکانە هەزار تەن نوفنونی کە فێر دەبێت کاتە دەرێ ئیسلامی یەک زەڕە بەخێوی ناکەی یەک شمشێ لەو مەچەکەیەدا بە قۆڵی بڕاوە ڕەوانی ماڵەوەی دەکاتەوە مادام ئەو دەستەی کە دەستی بر بۆ ماڵی دراوسێکەی بۆ ماڵی هاونیشتیمانەکەی بۆ ماڵی مسلمانەکەی چۆن ئەو دەستە دەبێت لە ناو مسلماناندا پێڵ درێ یەکسە کۆتایی پێ دێ بەو میکرۆبە پیسە ئەمە تاوانبارە قاتڵ دەبێت بکوژرێتەوە چونکە خوێنی خەڵکی بە نەحەق ڕشتووە بەڵام کەسێک زینای کردووە سەیری کەن کوڕێکە کچێکە زینای کردووە لە ئیسلامدا ناکوژرێ بە گولە کچە و زینای کردووە هەتا پەنا بەخوا حامیلەش بوو نابێت بە گولە بیکوژی ئەبێت داری حەدی لێ بدرێت سەد داری لێ دەدرێت ئەگەر لە ژێر دارەکە دەرچوو ئەوە ئیتر وەکو حیسابی کەسێکی پاکی بۆ دەکرێ و هیچ کەس بۆی نەبڵە زیناکاری تازە سزای خۆی وەرگتووە ئەگەر لە ژێر دارەکەدا مرد لە قەبرستانی مسلمانان دەنێژرێ لە قیامەتە یەک زەڕە گوناحی پێوە نەماوە پێغەمبەر صلی اللە علیە و سلم نوێژی لەسەر کردوون لەسەر ئەوانەی کە لە زینا لە ژێر داری زینادا مردوون لە ئیسلامدا ئەمە گوناهبارە چونکە یەک جار دوو جار هەڵەکەی دووبارە کردێتەوە نەکردو بە دیاردەی لە شترۆشی ئەمانە پەنا بەخوا ئەمە لەم کاتەدا سەیری دەکرێت ئەم ئەگەر ئافرەتەکە کوڕ بوو یان کچ بوو ژنی نەنابووە تە شووی نەکردبوو محسن نەبوو ئەگەر نەخۆش بوو ئیجازە دەدرێت دکتۆر و دەرمانی بۆ دادەنرێت حەتا لە نەخۆشیەکەی چادەبێتەوە چونکە ئەمە تاوانبار نییە ئەمە گوناهبارە زۆر تەخفیف لە حکومەکەیا هەیە کەسێک وتی لە مەجلیسێکا وتی وەڵای ئەزانن دوکانی فڵان کەسم بڕی جارێک بەخوا چاک دەردمدایە بەم قسەیە لەسەری سپوتە نەشی دزی بێ ئەویش نەبووبێ ئەبێ ئەو دزیە چی کراوە هەمووی ببژێرێ ئەگەر ئەویش نەبووبێ چونکە ئیعترافی کرد لەسەر تاوان دزی تاوانە دوکان بڕین تاوانە وتی وەڵا دوکانی فڵان کەس من ئەو جارە بڕیم ئەو ساڵە بەم قسەیە لەسەری حسابە هەزار سوێن خوا بە کوڕە وەڵڵای بە سوعبەتم بوو کوڕە بەخوا بە درۆم بوو ئەڵێن بەخوا تازە تاوا چونمە تاوانە ئیعترافت کرد بە تاوان بەڵام کەسێ هات وتی بە خەلیفەی مسلمانان بە حاکم وتی زینام کردووە هاتوم داری حەدم لێدەن ئەگەر لە دوایدا چۆن خەری و دارەکەی دەدەم کتی بۆ خوا پەشیمانم وەڵای هەر قسەیەک بەسەر دەمما هات وەڵای بیرم لە زینا کرد بۆوانە وتی وەم زانی زیناکەم کردووە حاکم یەکسەر لێی دەبوو دەڵێ کاکە بڕۆ بۆ ماڵی خۆت دیارە ڕاستیەکە ئەمە مێشکی تەشویشی لەسەر بووە بیری زینای هەبوو وەی زانیەوە کردوویەتی ئەها گوناهبارەکە لەگەڵ تاوانبارەکە چەنی فەرقا ئیقراری ئەمیان وەردەگیرە کە وتی پەشیمانم درۆم کردووە دەڵێ کاکە درۆت کردووە بڕۆ جارشکە درۆی وا مەکە وتی وەڵا قسەیەک بوو بەسەر دەمما هات ئەوە ڕاست دەکەی قسەیەک بوو بەسەر دەمتا هات چونکە تاوانبارە تاوانباری اعترافەکەی لێ وەردەگیرێ و پەشیمان بوونەوەکەشی لێ وەردەگیرێ بەڵام بەڵام تا گوناهبار بەڵام تاوانبار کەوتی کابراوتی فلان کەسم کوشتووە فلان کەسش قاتڵەکەی نەدۆزراوە سبحان الله بەم قسەیە دەکوژرێتەوە کەسێک کوژرا بوو لە مەیسەکان وتی وەڵا فلان کەس من کوشتم ئەم قاتڵەش نەدۆزرابۆوانە تا ئەو کاتە شوڕتە هەموو تەحقیقاتی خۆی کردبوو نەدۆزرایەوە ئەم پیاوە لەسەر ئەم قسەیە دەکوژرێتەوە ئیعترافی کرد بەوەی کە قاتڵە هەزار جار بە سوێن دەخۆم بەخوا من نەبووم وەڵڵاهی پەشیمانم قسەیەک بۆ کردم خۆم پێ ئازا کرد نەبوو نا نابێت چونکە ئەمە تاوانە بەڵام کەسێش کە بتوێتی وەڵا عەرەقم خواردۆتەوە وەڵاهی ساڵێکیان چاک عەرەقم خواردەوە وا سەرخۆش بووبووم فیض القدیری ئیمامی مەناویدا لە مجلدی سێ لاپەڕەی پێنج سەد و شانزە دا دەفەرمێ کە تۆ ئیوایە زۆر خۆی بە دڵسۆزی ئیسلام دەزانێ ئەگەر ڕقت لە عەرەق خۆرێک بوو بۆ نمونە ڕقت لە کەسێک بوو ڕەوشتی جوان نەبوو نابێ هەر ڕقت لە فەقیرەکە بێ ئەبێ ڕقت لە دەسەڵاتدارەکەش بێ ئێستا ئێمە جاری وایە دەستی وایە پەنجا زەلامی پێ کوژراوە کە ئاوا ڕای دەکوشێنی دەکا جاری وایە دڵە کابرا بەخوا لەوانەیە عارەقی خوارد بخۆ بەس ئەوی خۆشم نەدیوە بەخوا تەوقەی لەگەڵ نەکرد لەوەک دەستم پیس ببێ دەمە هەردوو پێچەوانەیە ئەوە دەستی تاوانە کەچی ئاوا خەڵک دەیکوشە و مەرحەبایی دەکا و دەستی بۆ بەسنگەوە دەگرێ و فەرموفەرمووی لێ دەکا چونکە ئەو دەسەڵاتدارە کەس بە پیاوی خراپی نازانێ ئەوەی داماوەکەش قڕە لاتە فەقیر و هەژارەکە ئەگەر تاوانەکەشی کردبێ ئەبێ وەکو یەک سەیریان کەی ئەگەر زۆر ڕق لەوە خل لەویش بێ بەڵام نەک دەست بە سنگەوە گری بۆ ئەویان و بۆ ئەمیان نەعلەتی لێ بکەی ئەوە دەرسێک بۆم شەوی شەڵا لە ژیانێکی نوێدا تێڕوانینێکی نوێ دید و بۆچوونێکی نوێمان بە پێی شەریعەتەکەی خۆمان هەبێ تاوانبار لەگەڵ گوناهبار لێک جیاکەینەوە خوا لە گوناه بمانپارێزی خوایە بە گەورەی خۆشت لە تاوان بمانپارێزی ئەوەی گوناهکارە خوایە پەروەردگار مانگی ڕەمەزانە و زۆرێک ڕوویان لە ماڵی تۆ کردو خوایە هیدایەتی ئەوانیش و ئێمەش بدەی خوایە ئەوەی گوناهبارە هیدایەتی بدەی بیگێڕێ بۆ سەر ڕێگای ڕاست ئەوەی تاوانی کردووە یا ڕەبی خوا کۆتا تاوانی بێ و لێی زیاد نەکەم ئەویش بە ئاگا بێتەوانێ و تۆبەی نەسوحی بکا و حەقی خەڵک بداتەوە و کۆتایی بە تاوانەکان بێ